بسم الله الرحمن الرحیم بیسەرانی خۆشەویزم کاتە و گشت کاتەکتان شاد و کامەران بێ خۆشحاڵین کە لە زنجیرە بابەتەکانی چیرۆکی سەرکەوتن بە ئێوەی خۆشەویست دەگەینەوە بابەتی ئەم جارشمان تایبەتە بە زنجیرەی تایبەتی لەسەر لەسەر هونەری پەروەردەکردنی مناڵان و دەکرێ ئێمە ئیسفادە لە کۆمەڵە تەجروبە بکەین کە لە کتێبەکانەوە لە تەجروبەی ڕۆژانی دایکان و باوکانمان و لە باپیرەکانمان ئەنجامیان داوە یاخود پرۆسەیەک بۆ کە هەمومان تیا بەشدار بووین چونکە ئەم پرۆسی پەروەردەکردنی مناڵە پرۆسەیەکی بەردەوامە و پرۆسەیەکە دەکرێ لە قۆناغەوە بۆ قۆناغێکەوە لە کاتێکەوە بۆ کاتێکەوە لە سەردەمێکەوە بۆ سەردەمیکتر گۆڕانکاری بەسەرادێت. دوای ئەو زنجیرە بابەتە کە دوو بابەتی تر بوو پێک کە دوو زنجیرەی تر بوو باسمان کرد ئێستا دێنە سەر ڕێبازی پەروەردەی مناڵ کە کۆمەڵە خاڵمان بۆ نووسیون ومێ دەکەم ئینشاڵاوی سەرانی خۆشەویست دایکان و باوکانی خۆشەوی استفادەی لێ بکەن یەکەم خاڵ کە مهمە ئیشی لەسەرکەین لە ڕێبازەکانی پەروەردەی مناڵ هەڵنانی مناڵانە لە بەدەستێنانی زانست و تێکەڵی زانایان ئێمە هەموومان هەتا دەمرین پێویستمان بە عیلمە، هەتا دەمرین پێویستمان بە زانست و زانیارییە، هەتاوەکو دەگەینە گۆڕ پێویستمان بەوە هەیە کە ڕۆژانە ڕۆژانە ئەگەر دێڕێکیش بێ لە ژیانی خۆمان زیادیکەین چونکە وەکو قاعدە ئێنڵپێکاڵێ ئەگەر تۆ بۆ خۆت نەتوانی ڕۆژانە لە ژیانت گۆڕانکاری بکەی کەواتە بۆ خۆ زیادی واتە شتێ زیاد نەکەی بەم کۆڵگایە بۆ خۆ زیادی بۆیە دەکرێ ئێمە وە پیاکاتی دەفەرمێ ئینسانی مسلمان نابێ دوو ڕۆژی وەکو یەکوابێ کەواتە ئەو دوو ڕۆژە دەکرێ لە هەموو بوارەکانی ژیان نابێ بۆیە تەشجعکردنی مناڵ لەسەر بەدەستهێنانی زانست، کتێب بۆ هێنانەوەی، بردنەوەی بۆ حەڵقەکانی زانست و زانیاری، بردنی بۆ قوتابخانە، بردنی بۆ خولەکانی هاوینان کە دەکرێتەوە لە سەنتەرەکانا بەتایبەتی ئەوانەی تایبەتن بە فیقی ئیسلامی و تایبەتە بە ژیانی پێغەمبەران علیە سەڵات وەسەلام و تایبەتە بە چۆنێتی خوێندنەوەی قورئان و چۆنێتی حتا چۆنێتی فێربوونی زمانەکان و ئەوانەی کە سوودمەندن بۆ تەکوینی لایانی زانستی مرۆڤ یاخود لایانی زانستی مناڵەکە بۆیە دەبێت تۆ تەشجیعی بکەی و هەڵی بنێی و دەستخۆشی لێ بکەی کە ئەگەر هەوڵدا بۆ پێگەیاندی خۆی حتا محاولەکەی ئەگەر پێویستی بە پارە و سەرۆت و سامانش بوو بیخیتە خزمەتی بۆ ئەوەی بتوانێ تێکەڵ بێ وەم حاوەرە بکە لە کاتی وەکەڵێ لە کاتی زانست و زانیاری بەدەستێنانە تێکەڵی ژیانی کەڵە پیاوانی مێژوو بێ کەڵەس پیاوان یاخود زانایانێکە نزیکن لە ماڵەکانمان و نزیکن لە شارەکانمانە بۆ ئەوەی تێکەڵیان هەبێ چونکە ئینسان لەگەڵ زانا بێ فێری زانستە بێ و لەگەڵ نەزانا بێ ئەگەر زاناش بێ لەوانەیە زەرری لێ بکە خاڵی دووەم لە باوەشگرتن و گرنگی پێدانی وەکو کابرا کە هات بۆ خزمەت پیاوەسەسم کاتێ پیاوەسەسەڵم بینی بوو مناڵەکەی ماچ کرد بیاەکێک لە سەحایبەکان بینی بووی مناڵەکان ماچەکە ئێمەش دەبێ مناڵەکانی خۆمان بەبێ جیاوازی هەموویان لە باوەش بگرین و گرنگیان پێ بدەین و بیکەینە جێگەی وەکەڵێ جێگەی مهمەی خۆمان کاتێک کە لە باوەشیانەگری سۆز و عطف و وەکەڵێ عاتیفەی بۆ زیاد دەبێ بۆیە یەکێکی تر لە ڕێبازی پەروەردەی مناڵ ئەوەیە کە ئێمە لە باوەشیان بگرین و وەکەڵێ نازی زیاتریان بینی خاڵێکی کە لە خاڵی ڕێبازەکانی وکەڵێ پەروەردەی مناڵ ئەوەیە کاتی پێ بەخشە واتە یعنی من بەبیرم بێ زۆر جار ئەم نمونەشتمێ ناوەتەوە لێکێ لە قوتابخانەکانە یەکێک لە مامۆساکان یعنی بۆی گەڕانمەوتی جارێکیان وتومانە بە تەلەبەکان وتومانە بەیانی کۆبوونەی باوکانە بە دایک باوکت بێ بەیانی بۆیە یەکێک لە مناڵەکان هەڵسا بوو وتبووی ماوەسا داواکەم با دایکمان بێ دوای الحاح کردن و بکەڵە مناقەشە وتبووی یعنی مناڵەکە وتبی مناڵێک مەسە لە پۆلی شش پۆلی حوت بە و مەسە بەو تەمەنەوە وتبی من باوکم دوای دوو هەفتە اینجا ئەزانێ من لە پۆلی چەنا نازانێت چیم چی ئەخوێنم چی ناخوێنم ئاگای لە لە حاڵ و حواڵم نییە بۆیە بۆم پێ باشەکە دایکم بێت باشتە دایکم تێکەڵترە لەگەڵمە بۆیە کاتێ ئێمە تعامل لەگەڵ مناڵە ئەەکەین دەبێ بە ئەنداز ئەگەر ئێمە دابنی مناڵ بەشێکە لە جسمی خۆمان ئایا جسمی خۆمان پێویستی بە کات نییە پێویستی بە ئیسراحەت نییە پێویستی بە تەعامل نییە پێویستی بە ئەبدێتکردنی تواناکان نییە بۆیە دەکرێ ئێمە کاتێکی تایبەت دابنین بۆ مناڵ و کاتێکی فێ ببەخشین و بۆ یاریکردنە بۆ قسەکردنە بۆ تەعام بۆ گەڕانە لەگەڵیا بۆ سەردانیکردنە حتا بۆ قسەکردنە و کەڵێ بۆ سەعی پێکردن بۆ هەموو ئەوانە ضرورە ئێمە کاتێک ببەخشین بە مناڵەکانمان. خاڵی چوارهەم لە ڕێبازی پەروەردەی مناڵ، لە هەندێ لە دانیشتنە نەهێنی و تایبەتەکانی خۆت گەورە پیاوەکاندا بەشداری پێ بکە. جاریا تۆ چی بۆ مەجلیسێ یاخۆ مەجلیسێک میوانتانە، وا باشترە هەندێ لە مناڵەکان بێنە ئەوێ. بەڵام ئێمە لە مجتەمەعی ئێمە عادەت وایە، خەڵکی ئێمە عادەتی وایە، عادەتی وایە ئەتکات سێ میوان دێت یەکسە مناڵەکاتە مناڵەکانە کاتە ئەولا ئەڵێ حیامانە چی عیبەیە و کەڵە عیبەمان دێتە سەر بەڵام لە ئەسڵاوا باشە ئەو مناڵە بێت تێکەڵ بێ لەگەڵ گەورەکانە بۆ ئەوی بزانێت گەورەکان چۆن تعامل لەگەڵێکاکەن بۆی بزانێت گەورەکان چۆن ڕێز لە یەکترەگرن و چۆن قسە ئەەکەن چونکە ئەگە تێبینی بکەیت جاران پیاوە گەورەکان مناڵەکانی خۆیانیان بردۆتە مەجلسە گەورەکانەوە بۆیە ئەبینی ئەو کەسانەی معنی لە ژیانا ناوبانگیان هەیە، هەموویان پێگەیشتووی ئەو قوتابخانانەن کە پڕی بووە لە مەجلیسی مەسە خا وکەڵێ دیوانێک بووە کە خەڵکی هەمووی تیا دانیشتوە ڕۆژانە لەوانەیە سەد نەوعە لەهجەی زمان هاتبێتە ئەو مەجلیسە وە سەد نەوعە کێشە هاتبێتەوە مەجلیسە وە سەد نەوعە وکەڵێ جۆرە کێشە و مەشاکیل و کەڵێ حتا قسە هات بێتە ئەو مەجلسە لەمەوە مناڵ فێری چییە بێ فێری لە هەجاتی جیاوازە بێ فێری زمانی تایبەتیە بێ فێری حتا زمان ڕەوانی لەمەوە فێرە بێ بۆیە دەکرێت ئێمە لە هەندێ لە مەجلسە گەورەکانی خۆمانە مسی نەهێنی بێ حتا مەسی تایبەتی خۆمان بێت تۆ دەبینی جاریا پێ شەش ڕفیق دانیشتن پێکەوە قسەکەن وا باشە مناڵێک مناڵەکەی خۆت ئەگەر لە ماڵی خۆتایە لەگەڵ نەفرێکی کا بیبەی بۆ مەجلسە بۆی دانیشێت و فێر بێت و وکوتم لە ئەو گەورانەوە هەمووی هەندێک زانست و زانیاری بۆ شێوازی هەڵسوکەوت ئەوەرگێ خاڵی پێنجەم بەکارهێنانی وشەی جوانە بۆ ئەوەی ئەوی چاو لە تۆ بکات چونکە لاسایی دەکاتەوە کووت بیدایەتی ژوتمان وتمان قۆناغی مناڵی یعنی قۆناغی لایساییکردنەوە واتە قۆناغی تەقلید کاتێک کە مناڵێک دەبینی لاسایی گەورەکە دەکاتەوە یاخ ئیشێک دەکا بزانە کە ئەو کردەوەیە ئەو ئیشە ئەو کارەی لە گەورەیەکەوە بینیوە کەواتە بەکارهێنانی وشەی جوان بۆ ئەوەی چاو لە تۆ بکا کاتێک کە یەکێک ئیشی باش ئەکا بڵێ دەست خۆش کاتێک کە ئیشی مەسەلە خراپە دەکا ڕێگری لێ بکە نەک بەو شێوازەی کە لەوانەیە مەسەلە بۆ نموونە خەشمی تووڕەبوونی خۆتەی بەسەرا برژێنی بۆیە ئەکرێ ئێمە وشەی جوان بۆ ئەوەی بۆ ئەوەی ئەو تەقلیدی ئێمە بکاتەوە چونکە لە کوردەواری خۆمانناڵێ مەسەلە بۆ نمونە هەموو کەسێ دیارە کەڵێ تەقلیدی گەورەکانەکاتەوە بە تایبەتی ئەو کەسانی کە ئاستیان یاخود تەمەنیان بچووکە خاڵی شەشەم یاریکردن لەگەڵیدا و فێرکردنی ڕێگاکان یاریکردن مناڵ لە قۆناغی سەتاییە لە قۆناغی وەکەڵێ تا تەمەنی 9 ساڵ و دە ساڵ یاخود ئەوەندە نازانێت شێوازەکان یاریکردن چۆنە نازانێت کۆمەڵێ مەفاهیمی یاریکردن لەوانەیە هێشتا نەیدۆزی بێتەوە لەوانەیە کونکە لەبەرەکانی یاریکردنی فێر نەبوو بێ بۆیە فێرکردنی یاریکردن ڕێگاکانی یاریکردنی باشترین یاری کە گونجاوە بۆ تەمەنی ئەو بۆیە ئەکرێ ئێمە یاری لەگەڵا بکەین و یاریکردنەکەشمان یاریکردنی بێت کە زیان بە دەم و چاو و زیان بە دەست و قاچ و ئەوانەی هیچ کامان نەگەێنێ خاڵی حوتەم کە زەرورە ڕبۆ ڕێبازی پەروەردەی مناڵ ئەویش ئەوەیە بەکەمی مەزانە یەعنی بە کەمی مەزانە و هەستەکانی تەقدی بکە جاری وا هەیە لە مەجلسێکا دانیشتیت یا لە ماڵەوە دانیشتی مناڵێک ڕێ دەرەبڕێ تۆ بە کەمی مەزانە چونکە ئەو لەو عەقڵەی خۆیەوە لەو بژیرەی خۆیە لەو زیهنەی خۆیەوە لەو ئۆکەڵێ ئەوەی کە لە مێشکیاتی بیری کردۆتەوە بۆیە ئەگەر ڕێیەکی هەبوو ڕێیەکەیشی بۆ مەجلیس ناشیا تۆ بە کەمی مەزانە مهم ئەوەیە تەعبیری لە ڕێی خۆی کردووە مناڵمان هەیە ناتوانێت تەعبیر لە ڕێی خۆی بکە مناڵمان هەیە ناتوانێ مەسەلە بۆ نمونە هۆکاری بکەڵێ ناتوانێ تۆکەڵە ئەوەی لە ناخیاتی دەری بڕێ بۆ بەرامبەرەکەی خاڵی هەشتم کە ضرورە ئێمە ئیشی لەسەر کەین کە لە ڕێبازی لە ڕێبازەکانی پەروەردەی مناڵ ئەوش ئەوەیە بەو ناوە و بانگی کە کە خۆی پێی خۆشە کاتێک کە مناڵێکمان هەیە پێی خۆشە ناوی بانگ بە ئیبراهیم بانگیکەین ناکرێ ئێمە نیوە بڕیکەین بڵێ مەسەلە بۆن منە بلا ناکرێ ئێمە باڵی بڵێن بڵێن مەسەلە بۆن منە خۆی پێی خۆشە بڵێ مەحمود یا مەسەلە بۆن بوونە ئەو ناوەی کە خۆی پێی خۆشە ناوێکە کە نراوە لە لای ئەو زۆر خۆشەویستە لەوانەیە کۆڵێ شەڕی لەسەرکە بۆیە ئێمە ئەکرێ بەو ناوەوە وەکو حەزەتی عمر کاتێ نەفرەکە دێتە لای بکڕە مناڵەکەی خۆی هێناوە ئەڵێ ناو ناوە چیڵێ ناو ناوە جعلە جعلە یعنی قۆلانچە ئەڵێ تۆ ناوێکت ناوە دەتەوێ بۆ بە گۆشت کا ناوێکی خراپت ناوە بۆیە دەکرێ ئێمە تەعامول لەگەڵ ئەو مناڵە وەها بکەین کە ئەو ناوە بانگی کەین کە خۆیە چونکە هەر بۆ گەورەکانیش وا نەک بۆ نەک بۆ بچووکەکان من ئەگەر ناوێکی ناوم حەمە سعید بێ پێم خۆش نیە نیوە نیوە چڵ ناوم بانکەن بۆ هەموو گەورەکانیش وایە چ جای ئەوەیە کەسێکی تەمەن کەم بێ یاخود بچوک بێ بەتایبەتی کەسێک لە سەرەتای تەمەنی بێتەوە لە ناو ڕەفیقەکانیا جاری وایە لە ناو ڕەفیقەکانیا بەنیوە بەنیوە ناوبانگێکی ئەو ناوە هەتاوکو تەمەنی تەواوێ ئەڕژێت بە کەڵێ ئەرژێ بەستەریا هەر بۆ ناوەوە بانگی دەکەن خاڵی نۆیەم کە ضرورە لە ڕێبازی پەروەردەی مناڵ ڕەچاوی بکەین ئەویش جیاوازی نەکردنە لە نێوان مناڵەکاندا جارویان مناڵ لەوانەیە باوک و دایک هەبێ دە مناڵی هەبێ حەو مناڵی هەبێ هەشت مناڵی هەبێ دەکرێ ئێمە ئەکرێ چونکە ئێمە ئەبێت جیاوازی بکەن لە نێوان عدل لەگەڵ لەگەڵ ئۆکەڵێ حەز عدل ئەوەیە کە ئێمە کاتێ شتێکمان پێبوو بەشی هەردووکیا وەکو یەکێ بە گوێرە ئاستی تەمەنەکانیان چونکە احتیاجاتی هەردوولا وەکو یەک نییە احتیاجاتی کەسێک تەڕمنی دە ساڵە جیاوازە لە احتیاجات و پێداویستی کەسێک تەرمنی بیست ساڵە بۆیە ئەکرێ ئێمە عەدل لەمان ڕەچاوکەین پاشان کە کاتێک خۆشەویستیمان هەیە لەوانەیە ئێمە نەتوانین ئەوکەڵە عەدل بین لە خۆشەویستە بەڵام لە بەخشینمانە دەبێ عەدل بین و جیاوازی نەکەین لە نێوان مناڵەکانەوە چەندێک یاری لەگەڵ ئەماکەین چەندێ هاوکاری ئەمەکەین چەندێت دڵی خۆ دڵی ئەم خۆشەکەین بە هەمان شێوە دڵی ئەویش خۆشکەین خاڵی دەیەم کە زەرورە ئیشی لەسەر کەین لە ڕێبازی پەروەردەی مناڵەوە ڕەچاوی بکەین و بیکەین بە ئاوێنەی کردەوەکانی خۆمان بۆ ئەوەی لەگەڵ مناڵا بگونجێین دوورکەوتنەوە لە سەرزەنشتی کردن ئەم خاڵە لەوانەیە زۆر لە دایک و باوکان تیایدا بکەونە هەڵەوە کاتێک دەبینی بە تایبەتی لە مەجلسێکا دانیشتویت مەحاولە ئەکەی مناڵەکەت بشکێنی یاخود مەسەلە بۆ نمونە لە جچونکە بۆ سەرزەنشتیکردن تەنها خەم دێنێتە پێشەوە، بەڵام کاتێ ڕاستی دەکەیتەوە نایشکێنیت، وە کاتێ بانگی دەکەی ڕاستەکەی پێ نیشانەدەی، یەعنی جاری وا هەیە جاری وا هەیە تۆ ڕاست مەسە پێ ئێوەڵێ ئەڵێی ئەوە غەڵەتە، بەڵام ڕاستێکی پێ ناڵێی لە جیاتیا، چونکە بۆ هەمیشە نەفسی ئینسان وا فێربووە مەشغوڵ بێ بە شتێکەوە، ناکرێ ئێمە یەعنی مەشغوڵ بین بە شتێکی خراپەوە، تێگەی چاکەیەکمان لا بردووە خراپەکەمان لا بردووە بەس چاکەینین بخێنە شوێنی چونکە دەکرێ ئێمە گوتم دوورکەینەوە لە سەرزەنشتی مناڵان و دوورکەینەوە لە شکاندنیان و دوورکەینەوە لە قسە پێوتنیان لە هەندێک حاڵەتا کە ضرورە بە تایبەتی لەو کاتانەی کە لەگەڵ خەڵکان لەو کاتانەی کە لە ناو پۆلەکانان لەو کاتانەی کە لەگەڵ دۆست و ڕفیق و حبابەکانیانان کە ئێمە دەبێت دوورکەینەوە لەو حاڵەتە خاڵی یانزەیە بۆ ڕێبازی پەروەردەی مناڵ ئەوش ئەوەیە دوورکەوتنەوە لە وتمان لە دوعا و نزالەکردنیان جاری وایە چونکە دایکان و باوکانی بەڕێز دەبێ ئەوە بزانن هەر شتێک کە ئێمە دەیڵین زۆر جار لە خۆمانەوە لە دەممان دەرە چێڵین دەستی شێ یەعنی یاخوا دەستی شکێ نزا ینەکە ئاوەهایە یەعنی ئەسڵی کەلیمەکە بەم شێوازەیە یانی داروایە دەڵێن کوێر بیت یەعنی یاخوا کوێر بیت کەواتە دوعا و نزاکانمان دایک و باوک زۆیە زۆر جار یعنی ئێمە لە دەورەکانی تەنمی بە شەریا زۆر جار کە ئەیکێنەوە یعنی ئەم حاڵەتەمان دێتە بەردەست یعنی زۆر جا من ئەمەم و تووە ئەگەر بە دوعای دایک و باوک وایە ئەوەیە کەسمان گەورە نابووین یان چونکە بۆ بە بەردەوامی دایکان و باوکانمان دوعامان لێکەن بەس دوعاکانیان دوعاە نییە کە بەدڵ لەوانەی بیکەن جاریواژێ بەدڵیکەن بەس دوایە هەر خۆی دوعای خێرمان بۆکە کە بمان پارێزە لەو دوعای کە ئەو کردێتی بۆیە کە کاتی ئێمە ئاگاداری ئەوە بین کە کاتێ دوعا لە مناڵەکانمان ئەکەین هەمیشە دوعاکە لە بۆ خوای گەورە ئەکەن جگەمە دوعا لایکیەکەین نزااو پاڕاونەوە لایگیەکەین لای خوای گەورەکەین بۆ یە کاتێک کە دەڵین چاوت کوێر بێت کاتێ دەدڵین دەستت کوێ یاخوا داماو بیت یعنی ئەمە کۆمەڵێ مستەلحەن واتە ئەمە دوعاکردنێکە لە مناڵەکانمانەکەین کە شتێکی زۆر زۆر خراپەوە لەوانەیە زەرلوزیانی هەبێ بۆ داهاتوو چونکە لە هەندی حاڵەتا هەیە لەوانێ دوعاکەی تۆ گیرابێ لە هەندێ حاڵەتا بێ لەوانەیە خوای گەورە ئەو دوعای تۆ قبوڵ کا یعنی ئەکرێ ئێستا قبوڵ نەبێ بەس ئەکرێ لە دوای دە ساڵیکە قبوڵ بێ و ئەو زیانە بگەینە بە ڕۆڵەکەت یاخود مناڵەکەت خاڵی سیانزە لە ڕێبازی پەروەردەی مناڵ ئەویش ئەوەیە مۆڵەت خواستن بۆ بەکارهێنانی ئەو شتەی کەوا مڵکی ئەوە هەمیشە هەر کەسێ بۆ خۆی کۆمەڵێ شت هەیە تایبەتمەندی خۆیەت واتە کۆمەڵە شت هەیە ئەوە ئەگەر منیش بۆم کڕی بێ یا تۆ بۆت کڕی بێ یا برایەکی بۆی کڕی بێ یا خاڵی بۆی کڕی بێ یا مامی بۆی کڕی بێ پوری بێ هەر کەسێ بۆی کڕیە بەڵام پێی ئەوتێ مڵکی ئەو بۆ یە کاتێک کە دەتەوێ بەکاری بێنیت یانی کاتێ کە دەتەوێ بەکاری بێنی ئەبینی ئەبێ ینی پرسی پێ بکەیت خۆ پرسکردن ڕاستە نەگووا بیرکرد بڵێ جاقای چێکە خۆکر بناڵی منە چۆنێ بێ ئەو هەر ڕاستیە بی یاخۆ مەسە پێویست ناکە پرسی بەکەم خۆی و شتەکانیشی مڵکی منن بۆیە کاتێک کە شتێکی ئەو بەکاردەهێنین کاتێک کە دەمانەوێ پەروەەردەی بکەین بۆ ئەو ئەوش فێر بێ وەکو من کاتێک کە من مۆبایلەکەی ئەو بەکاردێنم بکەڵێ پرسی پێەکەم ئەوش ئەم جارە ئەگەر کۆمپیوتەری منی بەکارێنا ئەگەر مەسە کتێبی منی بەکارێنا ئەوش دێ پرس بە منەکە چونکە بۆ من بە عملی پیشانم ماوە کەچی بێت کە وکەڵێت دەبێ بۆ هەموو شتێکە ئەمانەیە بەکاری بێنین و بیخوازین دەبێت چی بکەین دەبێ مۆڵەت لە ساحەبە ئەسلەکەی وەرگین ساحبی ئەسلی ئەو شتەش ئیتم مۆبایلە کتێبە کۆمپیوتەرە دووەرەقەیە قەڵەمە دەفت هەرچی هەیە لە بەردەستایە دەبێ ئێمە مۆڵەت لەو بخوازین چونکە ئەو ساحبی ئەسلێتی هەمیشە وەکو ئەمانەتیش دەبێ بیپارێزین کە ئەسڵی ئەوە خاڵی چواردەیەم کە زەرورە ئیشی لە بکەین لە ڕێبازی پەروەردەی مناڵە فێری پارێستنی نەهێنی بکە یاخود فێری پاراستنی نەهێنەکانی ژیانی بکە ئێمە بۆ خۆمان کۆمەڵە شتمان هەیە ئاشکرایە چی دەخۆین چی ناخۆین ئەوانە هەمووی ئاشکرایە لە لای خەڵک چۆن دەڕۆین بۆ ڕێ لەگەڵ ڕەشەکەکانمان کێن هاتوچۆی کێ دەکەین ئەمانە هەمویان ئاشکران بەڵام هەندێ شت هەن پێویستە تایبەتمەندی ئەم تایبەتمەندی ئەکرێت تایبەتمەندی قوتابخانە بێت دەکرێ تایبەتمەندی خێزان بێ، دەکرێ تایبەتمەندی باوک بێ بە تەنها، دەکرێ تایبەتمەندی دایک بێ بە تەنها و دەکرێ تایبەتمەندی خوشک و برا بێ یاخود هی عایلە یاخود هی گەورەتر بێ. بۆیە هەندێ نەهێنی هەیە، هەندێ زانیاری هەیە کە پێویستە بیزانین. مەسەلە بۆنمونە مناڵ وکەڵێ دەبێ بزانێت طبیعیە ئێمە هەمومان بەشەرین لە ناو بەشەریشا هەمیشە چی ڕۆدا احتیکاک ڕۆدا واتە لێکخشاندن و بەریەککەوتن ڕۆدا ئەم بەریەککەوتان چۆن لە یاریەکە ئەیبینی بیست و دوو یاریزان ڕاکەن بۆ تۆپێ کە کاتێ ئەگەن بە تۆپەکە حتمما بەریەککەوتن ڕۆدا ئەگەر بێت و لە هەموو بەریەککەوتنەکە قاچی یەک بشکێنن یاخود قسە بە یەک بڵێن یاخود مەسەلە بۆنمونە ببێ بە شەڕ ئەوە یەک یاری تەواو ناکەین چونکە هەر لەوانەیە هەر لە دە دەقەی یەکەمە پێنج شەش شەڕ ڕۆ دوا و ئۆکەڵە یارەکە کۆتایی پێبێنین بۆیە دەکرێ ئێمە فێری کۆمەڵێ ئادابی پاراستنی نهێنی پێ بکەین و ئەو پاراستنی نهێنانە و کوتم هەندێ نهێنی هەیە تایبەتە بە عیلە من ناکرێ هەرچی لە ماڵەکە ماڕووی داسبێنشم بۆ ڕشکانی بگەڕمەوە چونکە ئەوە پێوتی حرمەتی عیلە پێوتی ڕێز و تەقدیری عیلە کاتێک کە دەیپارێزین واتە خۆمامان پاراستووە چونکە بۆ جاری وایە من لە دەرەوە نهێنێکی عیلەکەی خۆم باسەکەم بۆ خەڵک ئیتر ئەم قسەی من ئەڕات ئەبێ بەچی ئەبێ و کەڵێ ئەبێ بە زنجیرەیەک و هەموو ماڵەکانی پێگەڕێت دوای پ بیست ڕۆژیکە سیرەکەی دێتەوە بۆ ماڵی خۆمان و کۆمەڵێتر شخش کراوە یعنی لە ژێر دەسەڵاتی خۆتایە بەڵام کاتێک کە زمانۆ هێنات ئاشکرات کرد دات بە خەڵکی تر ئەوە تۆ ئەبیتە ئەسیری ئەو تۆ ئەبیتە دیلی ئەو خواخواتە لە مەجلسێکا باسی ئەو نەهێنێ نەکەن کە تۆ چی بووە بۆیە جاری وا هەیە باسی نەفرێکە کردووە لە شوێنێک یا باسی عایلەیەک یا باس بەسە جاری وا عایلە لە ماڵۆدانشی باسی نەفرێک هەڵسەنگاردنە کە تەبیعەتی خەڵک وایە تۆش لە دەرەوە باسیەکەیت کاتێ نە ئەو نەفەرەی کە باس کراوە لە ماڵی ئەوا هەر گەشت بێت لە دوورۆ بینیت خواخواتە قە کەلیمەکەت پێ نەڵێ خواخواتە نەڵێ ئەرە ڕۆڵە فڵانە کەسەوە بۆچی باسی منێ بە خراپی کردو یا مەسەلە بۆن من لای فڵانە کەس باست کردوم خاڵێکی کە کە لە ڕێبازەکانی پەروەردەی مناڵ ئەوش ئەوەیە لەگەڵی دانان خۆ فێری ئاداوی نان خواردنی بکە ئێمە هەموو مانەزانانی پێ کاتێ لەگەڵ یەکێک لە مناڵی سەحابەکان یاخم دانیشتووە کاتێک خواردین لەگەڵا خواردووە پێی فەرمۆ بەدەستی ڕاست بۆ واتە بە عملی فێری کردوسمی خۆی بەچی خواردێتی بەدەستی ڕاست بیخۆ اینجا پێی فەرمووە بسمیلا بکە و بۆیە خۆی بسمیلای کردووە اینجا مەسەلە فەرموویەتی لە بەردەمی خۆتەوە بخۆ کەواتە ئەمە کۆمەڵە حاڵەتە کە ئێمە وەکو سنت بەکاری بێنی و وەکو ئادابی خواردن بەکاری بەڵام ئەمە دەبێ ئێمە بەچی بیکەین بە عەمەلی ئەنجامی بدەین، ئەکاتێ دانەنشین لەگەڵیان نان خۆین، کاتێ پێکەوە دانەنشین ئاو بخۆین، کاتێ پێکەوە دانەنشین میوە بخۆین، کاتێ کە پێکەوە دانەنشین مەسەلە بۆ نەن لە مەجلسا دانەنشین هەندێ قسەی و تایبەتی بکەین ئەوانە هەمووی فێر نابێ خاڵی شانزەیەم کە زەرورە لە ڕێبازی پەروەردەی مناڵ ئەویش ئەوەیە فەرمانی دادپەروەری پێ بکە واتە فێری عەدلی بکە عەدل چییە بەڵام یەعنی فێری زوڵمی مەکە فێری ستەمی مەکە فێری نادادگەری مەکە ڕاستە تو پێڵێ عەدل ئەمەیە بەڵام دەبێ بە عەمەلی پێی بڵێی کاتێ مەسە دوو مناڵت دێ هەردووکیان پۆلی بۆ نمونە تەمەنیان دە ساڵە یا تەمەنیان دوانزە ساڵە دەبێ فێریان بکەی بە عەمەلی عەدل چییە کەڵێ دادپەروەری چییە پاشان ڕێبازی پەروەردەی مناڵ خاڵی حەڤە دیاری ببەخشە بۆی کاری چاکی زۆر ئەنجامداوە کاتێ مناڵێکمان هەیە کاری چاکەی ئەنجام داوە کارێکی باشی کردووە کارێکی کردووە کە خەڵ لێ ڕازی و خی گەورە پێشەم کەسێ لێ ڕازیەوە کارێکە کە دەبێتە هۆی برەودان بە شخصیت و گەشەسەندنی شخصێتی مەحاولە بکە چی بکە دیاری پێبخشە بەس کە دوایە دێمەسەر لە هەڵە باوەکانی پەروەەردە ئەری خاڵێکی ترمانە بۆ بەرنمەیەکی تر شاڵە ئەوەش زەرورە کە ئێمە تعاملی بزانین هەندێ هەڵی باو هەیە کە دەبێت دوورکەوینەرێ وە گوتم دیاری بەخشە بەوەی کە کارەکەی ئەنجام دەکاتە دەیبینی هەموو نوێژەکانی بە جەماعەتەکە کاتێک کە دەبینی هەموو جارە قورآانە خوێنە کاتێک کە دەبینی هەموو جارێ زیکرەکە کاتێک کە دەبینی دائیمەن ناوی سەحابەکانی لەبەرە مەسەلا ناوەکانی خی گەورەی لەبەرە ژیانی سەحابیە دەخوێنەوە کتێب دەخوێنەوە ئەمانە کۆمەڵە سیفەتی چاکن کە کاتی ئەمانە دەبینی محاوەلەکە دیاری پە مەرج نیە دیارەکە هەر پارە بێ دەکرێت دیارەکە کتێب بێ دیاری بێ مەسەلە بۆنێک بێ بۆی بکڕی دیاری مەسەلا یعنی شتێکی یاری بێ بۆی کڕی مهمە دیارەک بێ کە یعنی متعود مەژە لە لە سەر یەک نەوە دیاری نەکە مەسەلە هەموو جارێ هەر پارە بێ چونکە جاریە کە پارەکەت لە شاردەوە دوایە کردەوە چاکەکە لەوانەیە ئەنجام نەدا خاڵی هەژدەیەم کە لە ڕێبازی پەروەردەی مناڵە ضرورە ڕەچاوی بکەین فێری بانگ و نوێژ و پێداویستەکانی بکە مناڵ دەبێ هەتا تەمەنی چواردە ساڵ هەوڵ بدەی مەحاولەی لەگەڵا بکەی بەلایەنی کەمە لە تەمەنیا جارێک بانگ بدات و نوێژەکانەوە دیارە ضرورە یعنی فێری بکەیت کە لە تەمەنی دە ساڵیا وەکەڵە پێ سەزکە دە فەرمێ لە دە ساڵیا مەسەلا تەواو فێری بکەوە ئەگبێ فێرکردنێکی جەبریشی حتا لەگەڵا بێ محاوەرەکەش بکە بۆ فەرز دەبێت وەیە وردە وردە هەتاوەکو تەمەنی چواردە و پانزە ساڵ ئینجا ئەو پێداویستیانەی کە تایبەتن بە بانگدان و وەکو دەست نوێژ گرتن و تایبەتن بە نوێژە وەکو شێوازەکانی دەست نوێژ گرتن و خۆ پاککردنەوە و هەموو ئەو شتانەی کە زەرورە ئێمە ئیشی لەسەر بکەین و پێویستە شێوازی دەستنوێژیشی فێرکەین و ئەو شتانەش دەبێتە هۆی هەڵۆشانەوەی نوێژ و ئەو شتانەی دەبێتە هۆی کە دەستنوێژ هەڵبۆشێنێتەوە. خاڵی نۆزدەیەم لە ڕێبازی پەروەردەی مناڵ فێری مۆڵەت خواستنی بۆ بکە یعنی فێری بکە کە چۆن ئەدا لە دەرگا ئێمە هەمووشە ئەوەمان کردو بە قاعیدە یاخود لە مەکتەبەکانا لە قوتابخانەکانا لە مەنهەجی ئاینا تیایەتی کاتێ دەچی بۆ ماڵێک دەبێ سێ جار لێی بدەی ئەگەر دەرگای لێ نەکردیتەوە ئەوە دەبێ بگەڕێیتەوە بە بێ ئەوەی دڵت بەرامبەری ئەو کەسەی کە چوی بۆ ماڵیان ئازاری پێ بگە یا کە پێی وتی بگەڕێرەوە ئەبێ بگەڕێیتەوە ئەمانە پێ خوێندومانە بەڵام ئەمە بە عملی نەمان خوێندووە دەبێ ئێمە کە کاتێ دەچینە ژوورەکەی بدەین لە دەرگا کە کاتێ ئەو دەدا لە ژوورەکەمان یا دەچێ بۆ ماڵێ، نابێ بە شەق دەرگاکە بکاتەوە، نابێ بە بۆکس بیکاتەوە، دەبێ فێری ئەوە بکەین، دەبێ یەکەم جار بدەی لە دەرگا، ئەوەندەی کە پێویستە بوەستی بۆ دووەم جار، ئەگەر نەیانکردەوە بەو شێوازە واتە فێری ئیجازە خواستنی بکە بۆ هەموو شتێک، نەک یەعنی مەسەلە بۆ نموونە حەتا بۆ داواکردن، داوای پارەیە، داوای پێداویستی ترە، داوای چوونە دەرەوەیە، داوای چوون بۆ سەردانی ماڵانە، دەبێ ئێمە فێری ئیجازەی بکەین داعی فێری قسەی جوانی بکەین کە کاتێ دەوترێن نەک چوو بێ بۆ مەسەلە بۆ مجاریا مناڵ چۆن چێ بۆ ئیدارە کە ئەچێ بە دایان ماوە ساڵا و بچیان بەیانی مێ بەیانی ئیشمانێت تۆ نابێ بڕۆیتەوە نا دەبێ بڵێ چۆن دەچی وە گوتم بۆ باو بۆ باوکوداکیش بە هەمان شێوە دەبێ ئێمە بڵین فێری و کەڵە فێری مۆڵەتی ئەویان بکەین کە چۆن ئیجازە لە دایک و باوک ئیجازە لە بخشک و برای گەورە ئیجازە حتا لە خوشک و برای بچووکی ژۆرگری ئەکرێ ئەمانە بە عەمەلی ئەنجامی بدەین و ببێتە هۆی هۆکاری تەقویەکردنی لایەنی پەروەردەیی و لایەنی ئەخ و ڕەوشتی ئەو مناڵەی کە هەمانە خاڵی بیستەم لە ڕێبازەکانی پەروەردەی مناڵ ئەوش ئەوەیە تەدیبی بکە بەڵام بە نەرمونیانی و لەگەڵ دیاریکردنی هۆکارەکەشی یەکێک لە سیفەتە مهمەکانی خولەفای خولەفا کۆنەکان خەلیفە کۆنەکان ئەو بووە یەعنی مناڵەکانیان بردووە بۆ لای موئەدیب ئەتە ئەو کەسەی کە ئیختیساسی تەئدیبدان بووە ئیختیساسی دروستکردنی ئەخلاقی چاک بۆ لە مناڵەکانە بۆیە ئێمەیش ئەگەر خۆشمان حەتا پێمان نەکرا دەکرێ خەڵکێک فێرکەین کە چی بێت خەڵکێک ڕاست پێرین کە مناڵەکانمان پەروەردەکە بۆیە ئێمە ئەبێ بێین بکەڵێ کاتێک کە مناڵەکانمان کاتێکە تەلەبەکانمان کاتێکە ڕەفیقەکانە هەر کەسێگێ لە ئاستی مناڵەیە کاتی هەڵەیەکەکە ئەبێت وکەڵێت چاکی بکەین و تەدیبی بکەین بەو شێوازێکی نەرمونیان و پێشی بڵین لەسەر چییە یەکێک لەوەی یەکێک لەو هۆکارانەی کە ئەبێتە هۆی ڕقی مناڵ لە دایک و باوک لە مامۆستا لە خەڵکی لە خۆی گەورەتر ئەوەی لێدا بەس پێی ناڵێ لەسەر چییە پێی ناڵێ لە سەر چ هۆکارێک ئەو تادیبەم کردووی یا مەسەلە بۆ نمونە جاری وایە مەسەلە بۆ نمونە ئەو شتێکی خراپی کردووە بەس تۆ بۆ مقابلی ڕاستکردنەوەی ئەو تادیبکردنی ئەو سێ شتی خراپەکەی لە مقابلە جوێنی پیسی پێدەی لێدانێکی لێدوی لەوانی دەستی بشکێنی یعنی ناکرێت تۆ ئەو خراپەیەکی کردو خراپەکەی ئەگەر لە سەدا دەبوو بێ تۆ دەی بە لە سەدا سی غەڵت مقابلیەکەیتەوە کەواتە ئێمە یەکێک لەو خاڵانەی تر کە لە ڕێبازی پەروەردەی مناڵە ضرورە ئیشی لەسەرکەین ئەویش وکەڵێ بە نەرمونیانی تعاملی لەگەڵا بکەین لە کاتی هەڵەکانیا و پێشی بڵین وە ئەگەر لێشماندا حتا ئەبێ بەو شێوازە بێت کە دیا هۆکارەکەی بۆ دیاریکی مڵێ لەسەر ئەمە لێماندای مەسەلە بۆن منە مناڵە کتەیە ئێمە هەموومان ئەزانین داواکردن لە غەیری دایک و باوک یعنی داوای ئیمکانیات داوای پارە لە غەیری دایک و باوک بۆ مناڵ جوان نییە بەس کە کاتێ من هەمیشە لێی دەم بەبێ ئەوەی پێی نەڵێم ئەوە لەسەر ئەوە لێتە دەم یاخود لەسەر ئەوە تەوبیخ دەکەم قسەت پێڵم ئەوە خاڵێکی کەڵێ لەوانە بێتە هۆی ڕقش لە لە مناڵ لە دڵی مناڵەکە بۆیە دەبینی زۆرجار لەوانەیە جیازی لە نێوان ناڵانە دروزی بڵێ بۆ لەو نادا بۆ لەم نەدا دەیست جاری وا مناڵەکە چۆتە دەرەوە وازای نەسەر لەسەر چوونە دەرەوە لێت داوە بەڵام هەر سێ دوان سیانێک دێ چوار دێ پێنج دێ هەموان چوونەتە دەرەوە تۆ دێتەوە لێ نەفرێکیان تووڕە ئەبی قسەی پێڵێ یا مەسە لە بۆ من لێدەی بۆیە ئەو وازانە لەسەر ئەوە بە کە چوونەتە دەرەوە بەس دوایی ئەگەر بۆ ڕوت کردەوە بۆن مونە لەسەر ئەوە داوای پارەی لە بۆ نموونە مامێکە، خاڵێکە، ئامۆزایەکە، پورزایەکە، دراوسێیەکە، خەڵکێکە کردوویەتی، بۆیە دەکرێ ئێمە چی بکەین؟ دەبێ ئێمە ئەو هۆکارەی بۆ دیاری بکەین کە بووەتە هۆی ئەوەی دڵمان بێشێ بەرامبەری و چونکە بۆ کردەوەیەکی خراپە کە لەوانەیە زەرور بێ لەسەری ڕانێین چونکە بۆ وەکو کورداری خۆمانەڵێ خویە گرت بە شیری تەرکی ناکەی بە پیری بۆیە ئەوە خاڵێکە کە زەرورە ئیشی لەسەرکەین خاڵی بیست و یەکەمی ڕێبازی پەروەردەی مناڵ گوێنەدان و چاوپۆشین لە هەندی هەڵی واتە هەندێک جار ئەبێ ئێمە چونکە هەمومان بە کۆمەڵی هەڵە گەشتوێتە ئەم قۆناغی کە ئێستا تیاین ئێمە کە ئێستا خۆمان بە پرۆفسۆری بواری پەروەردە دەزانین بە کۆمەڵێ هەڵە و کەموکوڕیەوە دایک و باوکانی بەڕێز دەبێ بزانن ئەو هەڵانەی کە ئەمڕۆ مناڵەکانیان تێکەوتووە لە سەدا سەد بە زیاترەوە خۆیان پێشتر پێ تێکەوتوون بۆیە دەکرێ ئێمە لە هەندێ هەڵە چاوپۆشی بکەین لە هەندێ هەڵە کە ڕوودەدا گوێگوێی کردنە شکاندنی شتە مەسەلە بۆ نمونە حتا دەرنەچوونە لە قوتابخانە ئەبێ دایک و باوک ئەمە بخاتە مێشکی خۆی کە هەموو ئەو قۆناغانەی ترە کە ئەم بڕیوێتی هەمووی هەڵەی تیا بووە خۆ لە سەدا سەد هەمووی سەرکەوتن نەبووە بۆ ئەم، لە سەدا سەد هەموو قۆناغەکانی ژیانی وەکو یەک نەبڕیوە، بۆیە کاتێ دەبینی مناڵێ لە بۆ نموونە دەرسێ کەوتووە کە دێتەوە نابێت تۆ وەکەڵێ ئەنی پەتی عیدامی بۆ ئامادەکەی بەڵکو دەبێت لە هەندێ هەڵە و چاوپۆشی بکەیت بەڵام بەوەش نا بەیانی وکەڵێ هەڵەکەی نەکەی بەڵام وەکوتم دەکرێت ئێمە قسە لەسەرەوە بکەین چاو پۆشین لە هەندێ هەڵی کە ضرورە گوێی لەندەی وە گوێی نەدەینێ دای زۆر جار من لە مامۆسان بیستۆ زۆر جار ئەوتوانە گوێمان لێ بۆ تەلەبە قسەی وتووە بەس گوێمان ناوەتێ ئێ تۆ بۆ تەلەبەیە کە تەلەبێ و ئەزانی ڕۆژانە فێریەکەی تام لەگەڵاکەی ئێبێ بۆ مناڵەکەی خوش بە هەمان شێوە کە ئەوە بکەین و کەڵێ گوێی بە هەندێ هەڵێن ئیهمالی کێ بە کورتی خاڵی بیست و دوویەم لە ڕێبازی پەروەردەی مناڵ ئەویش ئەوێ لە کاتی هەڵەدا نایانشکێنین بەڵکو باسی سیفەتی خراپی هاوشێوەیان بکەین یعنی ئەگەر قەزەکەی حەزرەتی وکەڵێ نمونونەکەی حەزەتی حەسەن و حسین بێنینەوە کاتێکە بە پیاوە پیرەکەیان تێگەیان کە چۆن دەست نوێژەگیرێ بەڕاستی ئەوە جوانترین نمونەیە کە ئێمە ئیسفادەی لە بکەین کاتێک کە دەمانەوێت مناڵەکەمان شتێکی پێ بڵێین هەڵەیەک کە کردوێتی پێی تەرتی بکەین کۆڵێ بیگەڕێن ڕێگەی ڕاست دەبێ بە ڕاستەوخۆ باسی سیفەتە خراپەکە نەکەین بەڵکو شتێ دروستکەین کە هاوشێوەی ئەو بێت یعنی مەسەرە بۆن منە ئەگەر نوێژی نەکردبوو بڵێن فلانە کەسێک هەبوو کاتی خۆی نوێژی نەدەکرد ئەمە ئەنجامەکەی بوو بەس درۆش نا یانی واقعی بۆ بێنینەوە بۆیە دەکرێ ئێمە وگوتم لە کاتی هەڵەدا ناکرێ ئێمە بیان شکێنین یاڵا دار و بەرد و زلە و نازانم هەرچیشتە بۆی بێن نەپێشەوە بە بەرچاوی خەڵکەوە ڤینکەین بیشکێنین و بێتە حتا جاری وایە من دایک و باوکم بینیوە بە بەرچاوی باوک بە بەرچاوی مامۆساکانی و لەوانەیە شەقیان نابێت لە مناڵەکەی یانی بۆ خۆی شقی یابێ لە مناڵەکەی یا جوێنی پیابێ کە ئەمە هەتا یعنی هەتا زەمنێکی گەورەش لەوانێ نزیک بێ کەڵێت تەمەنی ئەو کوڕە ئەو مناڵە گەورە ببێ ئەو کچە گەورە بێ هەتاوەکو زەمنێکی زۆر زۆر تەسیری سلبی لەسەر دەرونی ئەو مناڵە هەبێ خاڵی سێ لە ڕێبازی پەروەردەی مناڵ کە ضرورە ڕەچاوی بکەین ئەوش ئەوەیە سپاسی بکە خەڵکی ئێمە وا ڕەنەهاتووە هەر بە بۆ گەورە سوپاس کە چ جا ئێوە بۆ ڕۆ مناڵەکەی خۆی بێ بۆیە هەندێ جار بە عیبەی ئەزانێ کاتە سوپاسەکەی بۆیە ئەڵێ جا من ئەوە مناڵی منە بۆچی سوپاسی بکەم ئێ باشە سوپاسکردنی بۆ چییە ئەوە نێ پارەی ئەدەمێ ئاوێ دەمێ نانێ دەمێ مەسەرە شوێن و مەسکەن و هەموو شتێکم بۆ دابین کردووە باشترێ و پلەیستەیشنە تەلەڤزیۆنە نازانم ها هەرچی هۆکارەکانی ئیسراحەت و خۆشبەختیە بۆم حازر کردوون نا کاتێک کە شتێکی چاکەکە کاتێک کە یەکەم بۆ لە پۆلەکەیە کاتێک کە مەسەلە بۆن مونە پارەیەکی دۆزیۆتەوە ئەیداتەوە ڕفیقەک ئەیداتەوە خاوەنەکەی کاتێک کە هاوکاری ڕفیقێکە مەسەلە بۆن مونە باوکو دایکی 500 دینارێ دەنێ ئەبینی لە قوتابخانە کردوێتی بە دوو بەشۆ 250 یاوە بە ڕفیقەکەی 250 بە خۆی خەرج کردووە یان مەسەلە بۆن منە شتی کڕیەوە بای پێ سەدەکە شتەکەی نیوە یاوە بە ڕەفقەگی ئەمە کردوانێکی چاکن ئەم کردوانە ئەکرێ ئێمە ئیسفادەی لە بکەین وە لەسەر ئەساسی ئەمە سپاسی بکەین چونکە هەموو کەسێ ناتوانێ ئەمە بکە هەموو کەسێ ناتوانێت بە تایبەتی قۆناغی مناڵی ناتوانێت هاوکاری ڕەفیقەکەی بکە تۆ دەبینی جاروە مناڵەکەت سێرەکە بۆ نوسێ قەڵمی فێوێ کاتێک کە ئەچێ بۆ قوتابخانە قەڵمێکی ئەدا بە ڕەفیقەکەی تۆ دەبێت چی بکەیت دەبێت سپاسی بکەیت نەک بڵێ بۆچی بێت دا ها ئەی خۆی بۆ قەڵم نایێنێ خۆ باوکی دوو ئەوەی تۆ پارەی هەیە نا ئەبێ ئێمە ئەمە لە مێشکی مناڵەکەمانە نەچێنین چونکە ڕێبازی هاوکاریکردنی خەڵکی یەکێکە لەو ڕێبازانەی کە ئێمە دەبێ مناڵەکانمانی لەسەر ڕابهێنین چونکە سپاسکردن دەبێتە هۆی کردنەوەی کۆمەڵێ دەرگا و کۆمەڵێ کەینونەی شخصیەتی ئەو مناڵی کە ئێمە دەمانەوێت خاڵی کۆتایی لە ڕێبازی پەروەردەی مناڵ ئەویش کۆککراوەی هەموو خاڵەکانە کە هەوڵی پێگەیاندنی بدە وەک سەرکردە ئەڵێن یەکێک لە یەکێک لە باوکە بەڕێزەکان کاتی خۆی زەمەنی کۆی خۆی هەموو جارێک مناڵەکەی بردوتە سەر دەریایەک و توێتی ئەمە مەسەلە قوستنتینەیە یاخود ئەوە فلانە شارە تۆ دەتانی یاخود تۆ دەبیتە هۆی ڕزگارکردنی ئەو شارە. بۆیە ڕۆژانە لەسەر ئەمە ڕاهاتووە. تۆیش هەر لە ئێستاوە بە مناڵەکەت بڵێ تۆ سەرکردەی. تۆ دەتوانی کۆمەڵگا بگۆڕیت. یەعنی یەکێک لە دکتۆرەکان لە ژیانی نەفرەکە خوێندمەوە، ئەڵێ من هەر لە یەکەم ڕۆژی چوونم بۆ قوتابخانە کە هاتمەوە دایکم لەسەر دەرگاکەم نوسیبوی ئەمە ژوری دکتۆر فڵانەکەسە ئەڵێ ڕۆژانە من ئەهاتمەوە لەژێر لەگەڵ ئەم نوسینە ڕەق و تەقا تەعامول مەکرد بۆیە ئێستا وتی پاش ئەو مدەتەی خوێندن ئاواتەکەی دایکم هێنادی و بوو بە خولیای من کە کاتی ئیشی لەسەر بکەم کەواتە بە تایبەتی مستڕەکان لەما زۆر مهمن یعنی بۆیە ئەبینی هەر لە سەرەتای مناڵێت هێشتا هێشتا نەچۆتە قوتابخانە پێڵەن بەش مهندس یەعنی هەر لە ئێستاوە سیفەتی ئەوەی کە خۆی قەناعەت پێیەتی، ڕاستە ئێستا لە لای ئێمە شەهادەی موهەندیسی شەهادەی طب موهیمە، بەس لە وڵاتانی تر مەرج نییە وا بێت، یەعنی لە شوێنێکا لە دیراسەیەکا بینیومە ئەڵێن لە ئەمریکا بواری طب هەشتەم بوارە لە تەسنیفا. واتە یەکەم نیە لای ئێمە لای ئەگەر یاین سفر هە حسابی وە کرایە ماخستە سفر واتە ئەوە پێشمانەقل بەڵام ئەڵێ هەندەسە لە سیانزەیەمایە یعنی ئەوانەی کە ئێمە شەڕی لەسەرەکەین لەوێ هێشتا چییە لە لەوانە بۆیە ئەکرێ ئێمە یعنی لەوێ بەسە تجارت تجارت ئیشی لەسەرکرێ بەڵام لای ئێمە مەسەلە بۆن منابینی دکتۆر یەکەمە مهندی سێمە ئابوو تەستیفەکە کراوە بەڵام لە وڵاتانی تر مەرجنیە هەمان بیرو بۆچوون هەبێ و بۆیە خاڵی 24مان ئەوەیە هەوڵی پێگەیاندنی ئەم مناڵەتدا هەل لە ئێستاوە وەکو سەرکردە واتە وەکو سەرکردەیە تعاملی لەگەڵا بکە و بیگەێنە بەوەی کە بتوانێت گۆڕانکاری لە کۆمەلگا بکە و ئەو کۆمەلگایە بەهۆی ئەم سەرکردایەتیکردنی ئەوە بگاتە ئاستی خۆشببختی و خۆشگوزەرانی لە ناو کۆمەلگادا و سلوکی خۆی بەو شوازەڕێقا کە لەگەڵ دین و ژینی خەڵکا دەگونجێ و لەگەڵ عادات و تەقالید و بەها باڵاکانی کۆمەڵگا دەگونجێ بیسەرانی خۆشەویست بەم شێوازە هاتینە کۆتایی حەڵقەیەکی تر لە حەڵقەکانی بەرنمەی چیرۆکی سەرکەوتن هەتا بەرنمەیەکی تر بەخوای گەورەتان سپێرم خواتان لەگەڵ